ئێوەش هاوڕێمان بن. وانەبێژ و نووسری ئەمریکی جیم ڕۆن دەڵێ بوونی زانیاری یان لەناوبردنی دەشێ ببێتە هۆی ڕەنگڕێژکردنی چارەنووسمان فرانسیس بایکۆنیش وتویەتی زانیاری ئەو هێزەیە کە لە بوونی خۆیدایە. هەرچەندێک زانین و زانیاریت زیاتر بێ ئەوا لە ناو خەڵکیدا دیاریت و لەبارەی بیروڕاتەوە پرسیارت لێکەن سەبارەت بە کێشەکانیان و چاوەڕێی ئامۆژگارێکانت دەکەن بە پەرۆشەوە. زانیاری بریتیە لە هێز بە گوێرەی ئەو زانیارانەی کە هەتا توانی داهێنەر بیت و ئەتوانی هەلی گەورەتر بۆ خۆت بڕەخسێنی بۆ ئەوەی بەختەوەر و سەرکەوتوو بی. هەر بە زانیاری پلەی زانینە و پلەی زیرەکی و داناییت بەرز دەبێتەوە و عەقڵت زاڵ دەبێ بە سەر شتەکاندا زیاتر ئاسۆگەی دەرفەتی زیاتر بەدیەکەی. زانین دوو جۆرە، شت زانین یان زانینی سەرچاوەیی زانیاری وەرگرتن. لە قوتابخانە فێری زانست و زانیاری ئەبی وازانی ئەوە ئیتر بەسە بۆ تۆ، پاشان کە ئەچیتە زانکۆ شت فێرەبیت و دووبارە وازانی ئیتر لەو پلەیەدا بەسە و ڕاوەستی، بەڵام بۆ دەرەکەوێ کە فێربوون و زانیاری پرۆسەیەکی بەردەوامە بە درێژایی ژیان و ڕاناوەستێ تاو کاتی لە ژیاندا مابین بۆیە هەموو ڕۆژێک هەلی زانیاری زیاترمان لە بەردەم دایە بۆ ژیانێکی باشتر ڕۆژ لە دوای ڕۆژ لەبەرەوە هیچ هەلێک بە دەستمەدە کە بۆت هەڵکەوێ بۆ فێربوونی هەر شتێکی تازە. یەکێکی دیکە لە سەرچاوەکانی زانیاری لە سروشتەوە فێربە، فێری ئەوەبە کە بەردەوام کۆڵنەدان لە مەحاڵەوە مسۆگەر بکەی، چونکە هیوا و ئاوات هەمیشە ئامادەیە لەگەڵ گزنگی بەرەبەیاندا بۆ سبەینێکی باشتر و چاکتر. خەبات و خۆڕاگری و پشوودرێژی لەو مێروولەیە فێربە کە هەرگیز ڕاناوەستێ لە کارکردن، بۆیە هەمیشە دەفتەرچەیەک و قەڵەمێک لە باخەڵتا بێ، لەگەڵ خۆت هەڵیگرە بۆ نووسینی هەر بیروبۆچوونێکی نوێ کە سوودی لێوەرگری، جاییتر لە هەر شوێنێکی ئەم جیهانەدا بێ. ئایا زانی ئێمە ئێستا لەم کاتەدا زیاتر لە هەر کاتێکی تری ڕابردوو لە مێژووی مرۆڤایەتیدا هەموو هۆکار و ڕێگاکانمان لەبەردەستدایە بۆ بەدەستهێنانی زانیاری؟ بۆ نموونە وانەکان، خوێندنی شەوانە و خوێندن بەهۆی نامەی ئەلیکترۆنی و خوێندنی ڕەسمی کە دەتوانی هەر لە ڕێگەی ئەو خوێندنەوە بگەی بە بەدەستهێنانی پلەی دکتۆرا یان بە شێوەیەکی تر بڵێین بۆ بەدەستهێنانی زانست و زانیاری ڕێگای زۆر و هەمەجۆری تر هەیە ئەکرێ پرسیارێک لە هەر کەسێک بکرێ و لێی بپرسرێ ئایا ئۆتۆمبیلت هەیە ئەگەر وەڵامەکەی بەڵێ بوو دەتوانین پێی بڵین ئایاوە ڕێککەوتووە کە گوێت ڕاگرتبێ بۆ ڕادیۆ ئۆتۆمبیلەکەت و هەندێک گۆرانی سۆزداریت بیستبێ کە یادەوەری کەسێکت بەبیر بهێنێتەوە لە ڕابردوودا و دڵی شکاندبیت و ئازاری دابی بە جۆرێک هەرچەندە گوێ ڕادەگری بۆ ئەو گۆرانیە ئەوە جارێکی تر ئەو کاریگەریت لێ دەکا بە شێوەیە کە تۆ گەیتە سەر شوێنی کارەکەت بە ئۆتۆمبێلەکەت و کەچی لە حاڵەتێکی خەمۆکی و ماتیدای ئەگەر هات و وا ڕێکەوت لەو کاتەشدا یەکێ بە لاتدا تێپەڕی و سڵاوی لێ کردیت و هیوای ڕۆژێکی بەختەوەری بۆ خواستی بەڵام تۆ وەڵامی ئەدەیتەوە بە حاڵەتێکی ڕووگرژی و هەڵچوونەوە پێی ئەڵێی تکات لێ یەکەم وازم لێ بێنە با بە دەردی خۆمەوە بناڵم بەختەوەری و ئاسوودەیی لە کوێوە ڕووئەکاتە من. ئێمە لانی کەم لە ساڵێکدا ماوەی حوسەت سعات لە ئۆتۆمبیلدا ژیان بەسەر دەبین لە شەردا بەسەری دەبین و بەدەم ڕێگاوە گوێگرین لە گۆرانی خۆشەویستی و خەمۆکی و هەواڵە دڵتەزێن و خەمگینەکانیش ئەمە لە جیاتی ئەوەی کە ئێمە سوود لەو کاتە وەرگین و دڵمان خۆش بێ کەچی خۆمان بەرەو ڕووەکەینەوە بۆ فرمێسک ڕشتن بەهۆی فشارە دەرەکیەکانەوە کە زیاتر لە پلەی ناڕەحەتیمان نزیکەکەنەوە دەتوانین بە ڕێگایەکی بەرهەمێن ئەو کاتە لەنا ئۆتۆمبیلدا بەسەری دەبین سوودی لێوەربگرین چونکە ماوەی حەوت سەد سەعات لە ساڵێکدا بەسە بۆ ئەوەی گوێبیست بیت و فێر بی چۆن ببیتە کەسێکی بە حەماس و ورە بەرز و چۆن فێر بی وزەیەکی بەرز لە خۆتدا بەرهەم بهێنی و چۆن بتوانی ئومێدت بە ئایندە زیاد کەیت و هێز و تواناکانت بخەیتە کار لە هونەری پەیوەندی کردن و ئاڵوگۆڕی زانیاریەکان هەروەها بەڕێوەبردنی ئیش و کارەکانت بە ڕێگەیەکی باشتر یان چۆن دەبیتە باوکێکی میهرەبان یان دایکێکی دڵسۆز بۆ مناڵەکانت بە جۆرێک ماوەی حەوت سەد سەعات هەموو ئەو کاتەیە بۆ کەسێک کە بەشی ئەوە دەکات تا بڕوانامەی دەرچوون بەدەست بهێنێ لە بواری بەڕێوەبردن و کارگێڕی یان ئەگەر هاتوو بۆ ماوەی دە ساڵ هەڵسی بە لێخوڕینی ئۆتۆمبێلەکەت ئەوا تۆ لە توانات دایە کە بگەیت بە دەستهێنانی پلەی دکتۆرا بە خۆڕایی. توێژینەوەیەکی ئەمریکی هەیە دەریخستووە کە لاوان لەو وڵاتە لە تەمەنی هەرزەکاریدا لە هەفتەیەکدا تەنها سی و نۆ کاتژمێر بەسەر دەبەن بە دیار سەیرکردنی تەلەفزیۆنەوە لەگەڵ ئەوەشدا گەورەکان تەنها سی کاتژمێر بەسەر دەبەن بە دیار سەیرکردنی تەلەفزیۆنەوە لە هەفتەیەکدا ئەمە ئەو مانایە ئەگەیەنێ کە زۆربەی خەڵک هەموو ئیش و کاریان ئەوەیە دابنیشن بە دیار بەرنامەکانی تەلەفزیۆنەوە، کەچی پاش ئەوەش زۆربەیان گلەی و گازندەیەوە ئەکەن کە دەرناچن و کاتیان نییە بۆ خوێندن و کاتیان نییە بۆ هیچ شتێکی دیکە، بەڵام تۆ گەر بێت و بهاتایە ئەو هەموو کاتەت بەکار بهێنایە بۆ فێربوون و زانیاری و گەشەپێدانی شارەزایی نوێ ئەوا ئەو کاتە ئەبوویتە کەسێکی دەوڵەمەند و بەختەوەر. با ئەوەش باش بزانی کە لە هەر کاتێکدا تۆ کار بکەیت و هیلاک بی، خاوەن کارەکە بەرامبەر بە کاتەکە پارەت ناداتێ، بەڵکو بەرامبەر بە نرخی کاتەکە و بە گوێرەی ئیشەکەت پارە دەداتێ. لەبەرئەوە هەندێ کەس سەرمایەیان دەگاتە شەش ژمارە، هەروەها کەسانی تر هەن دەگەنە ئەوپەڕی سنووری ئاستی وەرگرتنی پارەی کارەکەیان. تۆ بۆ خۆت دەتوانی سەرمایە و دەستکەوتی خۆت زیاد بکەی، ئەویش بە فراوانکردنی بازنەی زانین و زانیاری خۆت، ئەوەش لە ڕێگای نرخی ئەو خزمەتگوزاریانەی کە توانی پێشکەشی بکەی، دکتۆر ئیبراهیم فەقێ نووسەر و وانەبێژی جیهانی ئەڵێ، هەمیشە و بە بەردەوامی من کارم کردووە لەسەر بەرزکردنەوەی ئاستی شارەزایی و زانیاری خۆم، هەر بۆیە یانزە پلەی بەرزبوونەوەم بەدەست هێناوە، بوومەتە بەڕێوەبەری گشتی و تەنها لە ماوەی کەمتر لە هەشت ساڵدا سەرمایە و دەستکەوتم حەوت ئەوەندە زیادی کردووە، هەروەها دەڵێ زۆرینەی خەڵکی پارەیەکی زۆر بە فیڕۆ دەن و خەرجی ئەکەن لە چێشتخانە و خواردنەوە بە هەموو جۆرەکانیەوە جگەرە کێشان و جلوبەرگ و ئۆتۆمبێل و شتی تر ئەو دەڵێ بەڵام ئەوە لە عاقڵیان نیە و ئازایەتیش نیە بۆ گەیشتن بە سبەینێیەکی باشتر ئەوا لەمڕۆوە دەست پێ بکە و هەڵسە بە کڕینی چەند کاسێتێک بۆ گوێگرتن لە بەرنامەی خۆت ئەتەوێ توو هەمیشە لە ئۆتۆمبێلەکەتدا هەڵیگرە با پێت بێ بۆوەی بگەیتە ئەو پەڕی سوودوەرگرتن لە ماوەی ئەو حەوت سەد سەعاتەی کە ساڵانە بە فیڕۆ دەچێتە بەهۆی سواربوونی ئۆتۆمبێلەوە هەروەها بەلانی کەمەوە بۆ ماوەی کەمتر لە بیست خولەک ڕۆژانە بخوێنەرەوە پەندێکی چینی هەیە دەڵێ بە نیسبەت عەقڵەوە خوێندنەوە وەک وەرزش وایە بە نیسبەت جەستەوە هەروەها فرانسیس بایکۆن دەڵێ خوێندنەوە کەسێکی کامڵ و تەواو دروست دەکا ئەو کەسەی کە ناخوێنێتەوە لە پلەیەکی بەرزتر دانانرێت لەو کەسەی کە خوێندەواری نازانێ. جاریک تر سلاوتان لەبێ بەڕێزان لە بەرنامی نۆژین دەگاڵتانین. باش بیر بکەنەوە میوەکان فەخر بە شەکر دەفرۆشن کە ئێمە تاڵیمان چشتووە تا شیرین بووین تۆ چوزانی چێژی شیرینی چیە کە تاڵیت نەچەشتوە لە بیرت بێ لێوان بوون لە عەشق چانسە و لێوان بوون لە نەفرەت بەدبەختیە ئەگەر جادەیەکتان دۆزیەوە کە هیچ ئاستەنگێکی تێدانەبوو بە شیمانەیەکی زۆر ئەو جادەیە بە هیچ کوێ ناگا بە زیرەکیەکی ئاسایی و کۆششێکی زۆر هەموو شتێک شیاوی دەستخستنە وێنەی زەینی واتە ئەگەر بتوانی خۆت ببینی بە ئامانجەکەت گەیشتووی نیوەی ڕێگەکەت بڕیوە لە کێشەکان مەترسە دەست بکە بە ناو دڕکێکدا دەستت بریندار دەبێ بەڵام ورد و خاچ بوونی دڕکەکانیش دەبینی. لەبیرت بێ هێزی شەپۆلەکان لە بەردەوام بوونیان دایە. زۆر بەی جار بڕیارە دەین کە خۆ بە دەستەوە بدەین. ئەوەت لە بیر بێ لە سەدا یەکی بەخششەکانی ئێمە لە ژیاندا بە ڕواڵەت بەرهەمی پێشهات و لە سەدا نەوەد و نۆی بەخششەکانی ئێمە بەرهەمی هەوڵەکانی ئێمەیە. وتراوە شەو بێداری بە ئەندازەی نیوەی ئەوە بایەخی نییە کە تۆ بە ڕۆژدا بێدار و هۆشیاربی یاداشتی بکە بوێر بە کە خەون ببینی بوێر بە کە دەست بە هەوڵدان بکەی بوێر بە کە شکست بهێنیت بوێر بە کە بگۆڕدرەی بوێر بە کە سەر بکەوی لەبیری نەکەی بەهەشت واتا باوەڕبوونی مرۆڤ بەو باندەستانەی کە نابینرێن بەڵام بوونیان هەیە نەختێک بیر بکەرەوە ملیۆنەها کەس وتیان سێوەکە کەوتە سەر زەوی بەڵام تەنها ئیسحاق نیوتن بوو کە وتی بۆچی ئەگەر تۆ وا بیرەکەیتەوە کە زۆر بچووکترە لەوەی کە کاریگەری بەجێبهێڵی بێگومان لە کاتی نووسندا لەگەڵ مێشکی خۆتدا دیدارت نەبووە ئۆشۆڵێ بگەڕێن، ڕێگەی بەختەوەری ئەوەندە دوور نییە کە دەستت پێی نەگا، تەنانەت ئەگەر سەرەتا چەندین جار کەوتن یان تەنانەت ئەگەر لە دەستپێکا چەندین جار بەلاڕێدا ڕۆیشتن، هەرگیز نیگەران مەبن، ئەمە زۆر شتێکی سروشتییە، بە هیچ شێوەیەک لە هەڵەکردن مەترسن، لەبەرئەوەی گەشە و پێشکەوتن تەنیا بۆ کەسانێکە کە ئامادەی هەڵەکردنن، چونکە تەنیا ئەو کەسانەی هەڵە ئەکەن فێر دەبن و تەنیا لە ڕێی فێربوونەوە مرۆڤ بە ئامانجی خۆی دەگا. دێنیس ویتلی دەڵێ سێ وشەی گرنگ کە ئەتوانن بە شێوەی ڕستەیەک بە خۆتانی بڵێن ئەوەیە بڵێن کە بەڵێ من دەتوانم. جان ڕاجەر دەڵێ ئەگەر ئەوی تر توانیوێتی ئێوەش دەتوانن، ئەگەر کەس نەیتوانیوە ئێوە هەر دەتوانن. ناپلیۆن هێڵیش دەڵێ ناتوانم و نابێت و نازانم خراپترینی وشەکانن. زۆربەی ئێمە بەهۆی ناتوانمەکانمان زیانمان پێگەیشتووە. ئەگەر مناڵ یەکەم جار کە بەر دەبێتەوە واز لە ڕێگەی ڕۆیشتن بهێنێ هەرگیز پێ هەڵناگرێت و پێ ناگرێ. متمانە بەو دەنگە نەرم و لاسەرخۆیە بکەن کە دەڵێ تاقی دەکەمەوە لەوانەیە باش بێ. تاکەکان دوو دەستەن، کەسانێک کە بەسەر ناکامییەکانیاندا زاڵ بوون و کەسانێک کە دەڵێن خۆزگە بەسەر نائومێدی و ناکامییەکانماندا زاڵ دەبووین. ئەڵێن کاتێک کە ناپلیۆن هێڵ نووسەری کتێبی بیر بکەنەوە و دەوڵەمەند بن لە تەمەنی لاوێتیدا بوو بە ئاوات بوو ببێ بە نووسەر بۆ گەیشتن بەو ئاواتەی زانی کە ئەبێ لە بەکارهێنانی وشەکاندا کارامە بێ. لە ڕاستیدا وشەکان ئامڕازی کارەکەی بوون و ناسینیان بۆ ئەو زۆر پێویست بوو، بەڵام لەبەر ئەوەی ئەو کوڕە هەژار بوو، توانای تەواوکردنی خوێندنی نەبوو، هاوڕێ خێرخوازەکانی و فێرخوازەکانی پێشنیاریان بۆ کرد کە دەست لەم ئاواتە هەڵبگرێ، چونکە گەیشتن پێی مەحاڵە، بەڵام هێلی لاو پارەکانی پاشەکەوت کرد و توانی باشترین و تێر و تەسەلترین فەرهەنگ بکڕێ. ئەو بڕیاری دا بە خوێندنەوەی تاوەکو لە بواری نووسینی وشەکاندا شارەزا بێ. بەڵام ڕۆژێک ڕووداوێکی سەیر ڕووی دا. هێل گەیشتە وشەی مەحاڵ، سەیرێکی کرد و پاشان بە مقەستێکی تیژ ئەم وشەی لە کتێبەکەی جیا کردەوە. دڕاندی و فڕێی دا. ئێستا ئەو کتێبێکی هەیە کە وشەکانی ناوی چەمکی مەحاڵیان لەگەڵدا نییە. پاشان ئەو بە درێژایی هەموو ژیانی لەسەر ئەو بۆچوونە بوو کە هیچ شتێک بۆ کەسێک کە دەیەوێ پێش بکەوێ مەحاڵ نییە، ئێوە دەتوانن، ئەگەر باوەڕ بکەن دەتوانن. نۆرمان وینسنت پێل دەڵێ ئەفسانەکان هەرگیز ڕاست نین و مەحاڵیش ئەفسانەیەکە.